پەنای خوای گەورە میرەبان شادمانی لە ئەڵقەیەکی تازەی بەرنامەی پر بە ئێوەی بەڕێز و خۆشەویستدا دەگەینەوە خۆشەویستان لە ئەڵقەی ئمڕۆکەدا باس لە ڕۆژی جیهانی ژینگە ئەکەین کە هەموو ساڵێک لە پێنجی شەش یادی ئەکرێتەوە دەپرسین ڕۆژی ژینگەی جیهانی چییە و چۆن هاتۆتە ئاراوە پەیوەندی چیە بە گۆڕانی کەش و هەوا کەش و هەوا و قەتیزبوونی گەرما هەروها باز لە هۆکارەکانی گەرمبوونی زەوی و قەتیزبوونی گەرما ئەکەین زیانەکانی ئەم گۆڕانە لەسەر ژیانی مرۆڤەکان چیا لەسەر زەوی هەروەها بەدوای ڕێگای ڕێگا چارەی بەپەلە دەگەڕێین بۆ کەمکردنەوەی زیانەکانی ئەم دەردە کە ڕووی لە کۆمەلگای مرۆڤایەتی کردووە ئەم پرسیارانە و چەندین پرسیاردی ئاراسی مامۆسای بەڕێز مامۆستا عەبدولڕەحمانەکەین مامۆسەوەکو بابەتێکی تەخصصی بۆ بەڕێزتان یعنی پرسی ئەو ڕۆمان تایبەت دەکەین بە ڕۆژی ژینگەی جیهان سەرەتا دەکرێت بپرسین ئەم ڕۆژە چێو چۆن هاتۆتۆ ئاراوە کە کۆمەلگاکان هەموو ساڵێک لە پێنج شەژ یاریەکەن و وای بسم اللە الرحمن الرحیم ئەڵێن لە دوای ساڵی 1950 واتە نزیکەی ئەتوانی بڵێ لە نیوەی دووەمی سەدەی نۆزدە ئیتر شۆڕشی پیشەسازی بوو بە مایەی ئەوەی کەوا پێشکەوتنێکی یەکجار گەورە لە جیهاندا دروست ببێ ئەم پێشکەوتنە کە لە جیهاندا دروست بوو هۆکارێکی ئەوتۆ بوو لە پێناوی ئەوەی کە خۆشگوزەرانی بۆ مرۆڤەکان دابین کە بەڵام ئەم پێشکەوتنە لەگەڵ خۆی داگەڵ بوو بە کۆمەڵێک ئەنجامی لابەلای لێکەوتەوە کە بوو بە مایەی پیسبوونی ژینگە. کەواتە ئەو پێشکەوتنە کە ڕوویدا کۆمەڵێک ئامێر و دەزگای تازە هاتنە ئاراوە، ژمارەی دانیشتوان بە شێوەیەکی بەرچاو ساڵ لە دوای ساڵ ڕوو لە زیادبوون بوو، پێشکەوتنی تەکنۆلۆجی بوو بە مایەی ئەوەی کە چەندەها داهێنراوی تازە بێتە بوونەوە، چالاکی مرۆڤ زۆر زیادی کرد، کارگەکان، ژمارەی هۆکارەکانی گواستنەوە، هەموو ئەمانە ڕۆژ لە دوای ڕۆژ تا ئەم ساڵانەی ئێستا هەر لە زیادبوونن، لە ئەنجاما لایەنە خراپەکانیشی دەرکەوت و بوو بە مایەی ئەوەی کە دەرکەوێت ئەم پیسکردنی ژینگەیە لە ئەنجامی ئەم چەند ساڵەی ڕابردوو هاتە ئەر، بۆیە نەتەوە یەکگرتووەکان کەوتە خۆ، لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و دوو لە ستۆکهۆڵم کۆبوونەوە، لەو کۆبوونەوەی ستۆکهۆڵم لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و دوو باس لەوە کرا کە ژینگەی مرۆڤایەتی تووشی کارەساتی گەورەتر دەبێ و تووشیش بووە ئەگەر بێتوو ئەم پێشکەوتنانە بە جۆرێک لێ نەکرێن کە نەبنە مایەی پیسکردنی ژینگە بۆیە دەوڵەتان کۆبوونەوە و لەوێدا بڕیار درا کە پێنجی حوزەیرانی هەموو ساڵێک ناو بنرێ ڕۆژی ژینگەی جیهانی یا ڕۆژی جیهانی ژینگە، لە هەمان کاتیشدا هەر لەوێدا ئاژانسێکی تر لە نەتەوە یەکگرتووەکان هاتە ئارا و پەیا بوو کە پێی ئەوترێ UNEP واتە بەرنامەی یا پرۆگرامی ژینگەی سەر بە نەتەوە یەکگرتووەکان. هەموو ساڵێک ئەم یادە لە پێنجی شەشدا نەتەوە یەکگرتووەکان لە ڕێگەی UNEPەوە بەرنمەی ژینگەی نەتەوە یەکگرتووەکان لە وڵاتێک لە وڵاتەکان ئەم ئاهەنگە ساز دەکا هەموو ساڵێک وڵاتێک هەڵدەبژێرێ بۆ نمونە لەو ساڵەدا چالاکی دەکرێ سەرۆکەکان قسە دەکەن سەرۆک وەزیرەکانی ژینگە قسە دەکەن شتی داهێنراوی تازە زانایان دەیخەنە ڕوو لە پێناوی پاراستنی ژینگە بیر و بۆچوونی نوێ دەخەنە ڕوو، زانکۆکان ئەنجامی ئەو لێکۆڵینەوە و تێژوینەوانەی کە کردویانە دەیخەنە ڕوو لە بواری پاراستنی ژینگە، ڕێکخراوەکانی کۆمەڵگەی مەدەنی بۆ پاراستنی ژینگە لەو ڕۆژەدا چالاکی دەکەن، هۆکارەکانی ڕاگەیاندن قسە دەکەن لە پێناوی ئەوەی کە کۆمەڵگەی مرۆڤایەتی ئاشنا بێ و هۆشیار بێ بە پاراستنی ژینگە. هەموو ساڵێکیش لە وڵاتێک دەکرێ بۆ نمونە ساڵی پار یانی هەموو ساڵێک لە وڵاتێک دەکرێ و دەکرێ بە شوێنی سەرەکی ئەو ئاهەنگە. لە هەمان کاتیشدا هەموو ساڵێ بەرنامەی ژینگەی پرۆگرامی ژینگەی سەر بە نەتەوە یەکگرتووەکان هەموو ساڵێ دروشمێک دائەنێ. ئەو دروشمە پەیوەستە بە یەکێک لە پێکهێنەرەکانی ژینگە، ساڵێک پەیوەستە بە ئاو، ساڵێک پەیوەستە بە خاک، ساڵێک پەیوەستە بە هەوا، ساڵێک پەیوەستە بە بیابانەکان، ساڵێک بە دارستانەکان، ساڵێک بە ئۆقیانووسەکان و ڕووبارەکان، ساڵێک بە مەسەلەی بیابان. بەم شێوازە ساڵی پار بۆ نموونە، لە نیوزلەندا بوو کە لەژێر دروشمی ئەو کاتە لەژێر دروشمی با نەریتەکان بشکێنین لە پێناوی پشتبەستن بە ئابوووریەکی کەمتر پشت بەست و بە کاربن. ئەم ساڵ 2009 لە مەکسیکە لە نیو مەکسیکۆ دەکرێت ئەو ئاهەنگە جیهانیە لەژێر دروشمێکی تر کە دەڵێ هەسارەکەت واتە گۆی زەوی هەسارەکەت پێویستی بە تۆیە، با پێکەوە بجەنگێین لە دژی گۆڕانکاری کەش و هەوا یان قەتیسبوونی گەرما. ئینجا بڕیار ئەدرێ لەم ڕۆژەی کە ئەکرێ یانی لە پێنجی شەشە کە ئەمساڵ ئەم ئەم ئاهەنگە ئەکرێ، وا بڕیارە دوای شەش مانگ واتە دوای سەد و هەشتا ڕۆژ ڕێککەوتنێکی سەرتاسەری جیهانی لە کۆبنهاگن مۆر بکرێ بۆ مەسەلەی یەکلاکردنەوەی ئەم مەسەلەی قەتیس بوونی گەرمایە کە دەوڵەتە پێشکەوتووەکان دەستی گەورەیان تێدا هەیە. بەڵێ مامۆستا ئەو ئاژانسەی نەتەوە یەکگرتووەکان وەکو ئاژانسەکانی دیکە چاڵاکی بەردەوامی هەیە یاخو تەنها کارەکانی لە خۆی خۆی لە یادکردنەوەی ئەم ڕۆژە دەبینێت و یاخو وەکو ئاژانسی دیکان هەیە ئەوانەی کە خزمەتی بە پەنابەرانەکەن ئایا ئەوش وەکو ئاژانسەکان دیکە خزمەت بەردەوامی دەتوانیە گەر بێت و سێری ینی بودجەی ئەو ئاژانسانە بکەی کە سەر بەنەتەوە یەکگرتووەکانن لەوێشە هەر بەداخەوە مەسەرەن توانی بڵێ ئاژانسی یا پڕۆگرامی پاراستنی ژینگەی سەر بە نەتەوە یەکگرتووەکان UNEP یانی لە چاو UNDP و لە چاوی کۆچبەران و UNHCR و یعنی شتەکانی تری سەر بە UN دەتوانانی بڵێ ئەوش بودجێ کەمترە لە چاوانی تر بەڵام بە شێوەیەکی گشتی ئەو UNEP لە سەرتاسەری جیهانە ئەویش وەکو چۆنڵێ سنتەرێکی جیهانی بۆ دانراوە لە نایرۆبیە لە کینیا سنتەرێکی ئەقلیمیشی هەیە لە بەحرێنە کە ئێمە وەکو وڵاتانی دەوروبەری ئەم ناوچەیە لەوێوە پەیوەندیمانە کرد کاتی وەزارەتی ژینگە یانی بەم شێوازە بە بەردەوامی ئەو ئەو ئاژانسە پەیوەندی هەیە لەگەڵ وەزارەتی ژینگەی گشت وڵاتان بە بەردەوامی جەنابتان وەکو وەزیرێکی پێشوی عراقی باخی وڵاتان چۆن دەبینین بە ژینگە بە تایبەت ئێمە کە لە وڵاتانی ڕۆژهڵاتی ناوەڕاستین ئایا ئەوە چەندە پەیوەندی هەیە بە هۆشیاری خەڵکەکە یاخۆ ئەوەیە بە وابەستبوونی وڵاتان بە نەتەوە یەکگرتووەکان و بەو ئاژانسە. وایە ئەڵێن دوو هۆکار هەیە، هۆکارێکیان بریتییە لە مەسەلەی سیستەمی سیاسی، یانی سیستەمی سیاسی لە وڵاتان ئەگەر دیموکراسی بێ، پشت ئەستوور بێ بە هەڵبژاردن و پشت ئەستوور بێ بە دەنگی خەڵکی، ئەو کاتە بایەخ بە ژینگە زیاتر ئەدرێ لەو شوێنانەدا. ئەو وڵاتانەی کەوا تیایدا دەتوانی بڵێ حکوومەتەکان دیکتاتۆرین لە زۆربەی وڵاتانی دنیادا کە تا ئێستاش هەیە، کەمتر بایەخ بە ژینگە دەدەن، چونکە بە دڵنیایی ئەو وڵاتانەی کە سیستەمیان دیکتاتۆرییە و بایەخ بە ژینگە نادەن، بایەخ بە بوارێکەدەن لە بوارەکانی چۆنە لە زیاتر بەرگری و زیاتر شەڕ و ئاژاوە و زیاتر لە بار و دۆخێکە ئەژێن کە باری ئابووری خەڵک باش نییە بێگومان خەڵک بایەخ بە ژینگە نادەکەواتە توانی بڵێ سیستەمی سیاسی وڵاتەکە و هۆشیاری دانیشتوان بەیەکەوە کاریگەری هەیە لەسەر بایەخدان بە ژینگە. مامۆستا گۆڕانی کەش و هەوا ئیمڕۆ شتێکە زۆر باس و خواسی لەسەر دەکرێت یانی گەرمابوونی زەوی بە هۆکارێک دەگەڕێتەوە بۆ ئەو گۆڕانەی کە لە زەویدا ڕوویداوە ئەو گۆڕانە چێت دواتر قەتیزبوونی گەرماش چێکە ئیمڕۆ دەبینن کە کەش و هاو گۆڕە و خۆی زەوی خۆی لە خۆی دەگەرم بووە. دەڵێن دیاردەی گۆڕانی کەش و هەوا بە مانایەکی تر ئەمی کە پێوتری ئەتەغەیور المناخی، وانیە، یان پێی وترێ ئیحتیباسی حەراری، واتە قەتیسبوونی گەرما لەگەڵ گۆڕانکاری لە کەشوهەوا، دەڵێن خۆی دیاردەیەکە، ئەم دیاردەیە بریتییە لە بەرزبوونەوەی پلەی گەرمای گۆی زەوی لە چاو چی؟ لە چاو تێکڕا ئاساییەکەی، یانی خۆی ساڵانە تێکڕایەکی ئاسایی هەیە بۆ بەرزبوونەوەی پلەی گەرما، بەڵام ئێستاکە تێکڕا ئاساییەکەی تێپەڕاندووە، یانی پلەی گەرمای زەوی بە بەردەوامی زیاد دەکا، ئەم زیادبوونە ئەگەر زیادی کرد کارەساتی زۆر گەورەی لێ دەکەوێتەوە کە لە دواجاردا دەتوانین ئاماژەی پێ بکەین. ئەم گۆڕانی کەش و هەوایە لە ئەنجامی ئەوە دێ کە شتێک دروست بووە پێی دەوترێ قەتیسبوونی گەرما. خۆی بە شێوەیەک لە شێوەکان کاتێ کە تیشکی ڕۆژ گەرما دەنێرێ بۆ گۆی زەوی، ئەم گەرمایە کە دێتە گۆی زەوی لە گۆی زەویشەوە کۆمەڵێک گەرمای ترمان هەیە دروست دەبێ و دەدرێتەوە گرفتێک لەو حاڵەتەدا نییە کاتێک کە ڕێژەی گازەکان لە بەرگی هەواییدا وەک ئەو ڕێژەیە بن کە بە شێوازێکە هاوسەنگی بۆ دروست بووە یانی کاتێک کە ئۆکسجین سەتا بیست و یەکە و کاتێ نایترۆجین هەفتا هەشتە و کاتێ گازەکانی تر سەتا یەک پێک دێن و لەو نێوەندەشا دووەمۆکسیدی کاربۆن بە ڕێژەیەکی زۆر کەمە لەو لە بەشە کەمەکەیە کەواتە لێرەوە لە ئەنجامی ئەم هەموو پێشکەوتنەی کە دروست بوو، لە ئەنجامی ئەم هەموو کارگە زۆرانەی کە لە وڵاتانی جیهان بە تایبەت وڵاتانی ئەوروپای ڕۆژئاوا و ئەمریکادا هەیە، لە ئەنجامی ئەم هەموو سەدان هەزار هۆکاری گواستنەوە و ئۆتۆمبێلەی کە هەیە، لە ئەنجامی بەکارهێنانی گشت سەرچاوەکانی وزە بە شێوەیەکی زۆر ترسناک و مەترسیدار کە بەکارئەهێنرێ، گەرمایەکی زۆریش لە زەویدا دروست دەبێ. لەو نێوەندەشدا چی دروست بووە؟ گازی دووەم ئۆکسیدی کاربۆن هاتووەتە ئارا لە ئەنجامی چالاکییەکانی مرۆڤەوە. ئەم گازی دووەم ئۆکسیدی کاربۆنە خاسیەتێکی وای هەیە کاتێک کە لە چینەکانی هەوادا کۆ دەبێتەوە، خاسیەتەکەی ئەوەیە ڕێگە دەدا بە گەرمای تیشکی ڕۆژ تێپەڕێ پێیدا بێ بۆ زەوی، بەڵام ڕێگە نادا بە گەرمای دەرچوو لە زەوی بگەڕێتەوە بۆ دەرەوەی بەرگی زەوی. کەواتە ئەمە ڕێک دەڵێن بۆ نمونە بۆی ئاسانی کەینەوە بۆ هەموو هاوڵاتێک دەڵێن بۆچی لە زستانە دەتوانین ئێمە لە وڵاتی خۆمانە چۆن لە زستان دەتوانین تەماتە بچێنین کە ئەمە تەماتە لە هاوینە لای ئێمە هەیە چکە گەرمای پێویستە چۆن لە زستان گەرمایەکی وا پیا ئەەکەی بتوانێت تەماتەیەکی سەوز بک بە سوور ئەو گەرمایە چۆن پەیا ئەکەی؟ دەڵێن شتێکمان پێویستە کە پێی دەوترێ خانووی شووشەیی یا خانووی نایلۆن. خانووی نایلۆن و پلاستیکی و شووشەیی چییە؟ بریتییە لە کێڵگەیەکی بچووک داپۆشراو بە نایلۆن یاخود شووشە، سەرەنجام ئەو تەماتە یاخود ئەو با بڵین سەوزەی کە لەوێدا ئەتەوێ بەرهەمی بێنی گازی دۆمۆکسیدی کاربۆن نەداتەوە ئەو گازی دۆمۆکسیدی کاربۆنەی کە ئەیداتەوە تۆ چیت کردووە لە مەسلەی خانووی شووشەیی نایەڵی بڕە لە کوێ کۆبێتەوە لە چینەکەی ناوەوەی ژێر شوشەکە کۆدەبێتەوە کە کۆبووەوە ئەو گازی دۆم ئۆکسیدی کاربۆنە لە ناو خانوە شوشەیەکە ڕێگە دەدا بە گەرمای تیشکی ڕۆژ بێتە ناو خانوە شوشەیەکە و کاریگەری هەبێ بەسەر سەوزایەکە و تەماتەیەکی کەس کرد بۆ بکا بە سوور بەڵام ڕێگە نادا بە گەرمایی ناو شوشەکە بڕواتە دەرێ کەواتە بە بەردەوامی گەرما قەتیس دەبێت لە نێو خانوە شوشەیەکە ئێستا گۆی زەوی بۆ بەو خانوە شوشەیە ئەوە ئاسانکاریەکەیەتی یانی گۆی زەوی ئێستاکە بە چواردەوری ئێمەدا چی هەیە؟ گازی دۆم ئۆکسیدی کاربۆن هەیە، ئەم گازی دۆم ئۆکسیدی کاربۆنە ئێستە کە قسەی تێدا دەکەین لە ساڵی دوو هەزار و نۆ ئێستا نزیکەی هەشت ملیار یانی بلیۆن هەشت ملیار تەن لە گازی دۆم ئۆکسیدی کاربۆن بە هۆی پێشکەوتنی پیشەسازی و کارگە و هۆکاری گواستنەوە وا لە دەوری بەرگی گۆی زەوی ئەم هەشت ملیار تەنە ئەیەڵێ گەرمای زەوی بێت و نایڵێ گەرمای زەویتیش گەرمای تیشکی ڕۆژ بێ نایڵێ گەرمای دراوە بڕاتە دەرەوە کەواتە ئێمە بەردەوامی ئێستا ساڵ لە دوای ساڵ گەرمای گۆی زەوی زیاد دەکە نایڵە چکە گەرماکە بڕاتە دەرەوە ئەم گازی دۆمۆکسیدی کاربووەە پێشببینی دەکرێت لە دە ساڵی داهاتوو بۆ 2020 ببێتە 9.2 ملیار تەن ئەم نۆ پۆین دو ملیار تەنە چیە بەشی زۆری پێکێنی ئەمریکا یعنی ئەگەم نۆ پۆین دو ملیار تەنە دا بەشی چوار بکەیت لە سە تا 25 وڵاتی یەکگرتوەکانی ئەمریکا بەرهەمی دێنێ لە بەرەش وڵاتی یەکگرتوەکانی ئەمریکی پەیماننامە و ڕێکەوتنامەی کیوتۆی ئیمزا نەکردووە کەەوە ئەمساڵ لە 2010 دەبێتەوە لە کۆبنهاگن ئەم مەسلەی یەکلا ئەکرێتەوە ئەبێ وڵاتە زلهێزەکان ئەگەر چارەسەری ئەم گرفتە نەکەن هەموو دنیا تێکەچێ بەتەواوەتی لەبەرەوە ئەم مەسەلەی قەتیس بوونی گەرمایە لێرەوە ئەبینی کە ڕاستە پلەی گەرمای گۆی زەوی زۆر مەسەلە هەیە کاریگەری بەسەرەوەیە کاتێک کە ئەم گەرمایە دێ بۆ زەوی بەستەڵەکەکان ڕووبارەکان دەریاچەکان ئۆقیانوسەکان گۆی زەوی خانووبەرە شەقامەکان دارستانەکان هەموو ئەمانە کاریگەریان هەیە ئاراستەی هەوا ڕەشەبا هەموو ئەمانە کاریگەریان هەیە بەسەر مەسلەی پلەی گەرمە بەڵام دەرکەوتووە بە پلەی یەکەم کە ئەم مەسلەی قەتیز بوونی گەرمایە لە ئەنجامی زۆربوونی بڕی گازی دۆمۆکسسیدی کاربوون مامسە بە دوو هۆکارەکانی قەتیزبوونی ئەو دیاردەیەدا بگەڕێن کە وا خەتەریە شێکی وا گەورەی بۆ سەر دانیشتوانی سەرزەوی پێی هۆکارە سەرەکیەکانی چنە و دواتر گازەکان ڕۆڵیان چێت بەڵێ ڕاستە دیاردەیە بڵێ دەڵێن شتێکمان هەیە لەم لەم بوارە ئەوی کە دەبێتە هۆی قەتیزبوونی گەرما و گۆڕانی کەش و هەوا بریتییە لە شتێکی کاتی و بریتییە لە هۆکارێکی هەمیشەیی، هۆکارە کاتییەکەی هەڵمە، بۆ نموونە تۆ نابی لە هەر شوێنێکا هەڵمی هەوا کۆبێتەوە لە دەوری شوێنێکدا هەست بە گەرما دەکەی، بەڵام هەڵم لەگەڵ هەور ئەمانە کاتین کە نەما کاریگەری نامێنێ، بەڵام ئێمە هەندێک گازمان هەیە کە کاریگەری هەمیشەیی هەیە، سەرەکی ترین گازێک کە ئەبێتە مایەی گۆڕانکاری لە کەش و هەوا و ئەبێتە مایەی قەتیسبوونی گەرما وتمان گازی دۆبۆکسیدی کاربۆنە، دوای ئەو. بریتییە لە هایدرۆکاربۆنەکان بە تایبەت گازی میثان واتە CH4 پاشان ئۆکسیدی نیترۆزمان هەیە ئەمانە گازی زۆر سەرەکین تر فلۆرۆ و کلۆرۆکاربۆن ئەمانە گازی سەرەکین کە ئەبنە مایەی قەتیزبوونی گەرما و ڕێگە نادەن گەرمای گۆی زەوی دەرچێتەوە دەرەوەی ئەو بەرگەی کە دەوری گۆی زەوی داوە لێرە بێگومان ئەم گازانە چێ دروستێکە وتمان یەکەم هۆکار کارگەکانە ئەو کارگە زەبەلاحانەی کە وڵاتانی پیشەسازی هەیانە لەم دوو سەد ساڵەدا بە بەردەوامی بڕی گازی دووەمۆکسیدی کاربۆن ئەخەنە هەواوە. ئەم هۆکاری گواستنەوانەی کە لە وڵاتی ئێمە و گشت وڵاتانی جیهاندا ئێستاکە بە ملیۆنەها هۆکاری گواستنەوە هەیە و لە گازی ئەگزۆزەوە دووەمۆکسیدی کاربۆن ئەخەنە هەواوە ئەمەش هۆکارێکی تری سەرەکیە. هەروەها باشە پاشی نزیکەی چل ساڵێک پ ساڵێک وەرە بۆ 1970 ژماری دانیشتوانی جیهان چۆ بۆ نزیکەی 4 ملیار پاشی 25 ساڵێک بۆ ئێستا ژماری دانیشتوانی جیان چۆ بۆ 6 ملیار کەواتە لەم تا 1970 دانیشتوانی جیهان ملیارێک بووبێ لە ماوەی ئەم 209 ساڵەدا ژماری دانیشتوانی جیهان پێنج ئەوەندە زیادی کردووە ئەمە ژمارەیەکی یەکجار زۆرە ئەم ژمارە زۆری دانیشتوانە لە 1970 ملیارێ بێ لە 2009 ملیار بێ وا چاوەڕوان بکرێ لە دە ساڵی داهاتوو یا لە 20 ساڵی داهاتوو ئەم دانیشتوانی جیهانە بچێ بۆ حوت ملیار زیاتر ئەم ژمارە زۆرەی دانیشتوانە بەقەدەر ئەوەی ئۆکسجین وەرەگرێ بەقەدەر ئەوەش گازی لۆمۆکسیدی کاربۆن ئەداتەوە ئەم ژمارە زۆرەی دانیشتوانەش لە ماڵدا دەژین وەنیە کە لە ماڵدا دەژین بێگومان سۆبە بەکاردێنن نەوت بەکاردێنن سوتەمەنی بەکاردێنن سپلیت بەکاردێنن ئەمان هەمووی گازی تێدای ئەوی تریش گازی تێدای هەموو ئەمانە دەبێتە مای ئەوەی کە گازێکی زۆر بخەنەوە هەوا بە جیاوازی بەکارهێنانەکانەوە ئەم ژمارە زۆری دانیشتوانی جیهانیش خواردنیان پێویستە. زیاتر لە ژمارەی دانیشتووانی جیهان ئێستاکە گیانەوەر هەیە، ئاژەڵ هەیە لە دنیادا. هەر لە وڵاخی بەرزە و مەڕ و ماڵات و بزن و مانگا و گا و بەراز و هەموو ئەمانە خۆراکی سەرەکی ئەم مرۆڤانەن کە ئەوە بە چەند ئەوەندەی ژمارەی دانیشتووانی جیهان هەن ئەی ئەمانەش لە ڕێی هەناسە لە ڕێگەی غازاتەوە ئەمانەش چەندین گازی دۆمۆکسیدی کاربۆن ئەخەنەوە هەوا ئەمە بەم شێوازە هاوکێشەکەی ئێستاکە دەبینی بە شێوازێکی گشتی تێکچووە بۆیە ئێستا ینی دەستەواژەیەک هەیە پێڵێن تیرۆرکردنی زەوی ینی زەوی تووشی تیرۆرکردن بووە بەچی بەوەی کە تۆ لە ساڵی 1970 ئەگە ملیاری خەڵکت هەبوو بێ لەسەر گۆی زەوی ئێستا بوو بێ بە 6 ملیار ئەم 6 ملیارە ئەگە 5 ملیار لە چاو 200 ساڵە زیادی کردووە نەچۆتە سەحرا دابنیشێ نەچۆتە شوێنێکی تر هەر لەو ڕووبەرەی جاراندا ژمارەی دانیشتوان ڕۆژ لە دوای ڕۆژ زیادەکە کەواتە ئەم دانیشتوانە ڕۆژ لە دوای ڕۆژ زیاد لە حەدی خۆیان بەکاردێنن یعنی نەوەکانی داهاتوو ئێمە ئێستا کۆمەڵک شتێ وڵاتانی جیهان ئاو و هەوای ئەم دنیاە بەکاردێنن بەشی نەوەکانی داهاتوو ئەیخۆن ئەم نەوتەی کە ئێستا دەرەهێنرێ لە وڵاتانی جیهانە بۆ خۆشگوزەرانی بەشی نەوەکانی ترە دەرەهێنرێ لەبەرئەوە ئەمانە هەمووی گرفتی گەورەن کە دەتوانی بڵێ ئەم حاڵەتەی بۆ کۆمەڵگە مامەسا پرسی شەڕ و شەڕکاری کە لەسەر زەوی زۆرجار ڕووە دەنویان تاقیکردنەوە چەکی ئۆتۆمی کە زۆر جار لێرە لە ئەوانە خۆکارین بۆ بەدڵنیایی ئەو ئەو پێڵەن چالاکەکانی ئەو ژمارە زۆری دانیشتوان ئەم ژمارە زۆری دانیشتوانە لە چۆدا دەژین لە نێو سنووری سیاسی وڵاتەکانە وڵاتەکان شەڕیان دەبێت لە نێو شەردا شەڕش هۆکارێکە کە تایدا چەندەها چەکی نوێ بەکارهێنرێ کە ئەو چەکە نوێیانە هەنێکی یۆرانیۆمی تێدایە کە دەبێتە ئەوەی کە مادەی تیشکاوەر بڵاو بێتەوە لە ئەنجامە خەڵک تووشی شێرپەنجەیە بکات هەروەها لە ئەنجامی ئەم ئەم شەڕە زۆرانەدا چۆن دەڵێ ئەم تانک و زرێ پۆشانە بە بەردەوامی بەسەر ئەم زەویەدا دەڕۆن ئەو توێژاڵە ڕقەی بە سەدان ساڵە دروست بووە هەڵەتەچێ کە بوو بە مایەی هەڵتەکاندنی ئەو توێژاڵە، ئیدی ئەبێتە تەب و تۆز و گەردی تۆز و خۆڵ زیا دەکات لەگەڵ هەر ڕەشەبایەکە وەک ئەوەی ئێستا دەیبینی کە سەد و چل هەزار سەربازی ئەمریکی لە وڵاتێکی وەکو عێراق و لە چواردەوری عێراقا و یعنی تۆ وڵاتێکی وەکو ئەمریکا لە 64 وڵاتی دنیا هینی هەیە بنکەی سەربازی هەیە لە پ وڵاتی ئیسلامی بنکەی سەربازی هەیە ئەم سەربازە و ئەم ئەم ئەم هەموو ئامێرە کە دەجوڵێ هەمووی کاریگەری هەیە بەسەر زیادکردنی لادانی توێژاڵی زەوی و زیادکردنی ڕێژەی گردی تۆز و خۆڵ لە هەوادا مامسە زیانەکانی گۆڕانی کەش و هەوا چیە لەسەر مرۆڤەکانی سەرزەوی ئێمە بە دوای زیانەکان بگەڕن ئێستا ئەزانانی ئەو وەزعەکە وایە ئەندۆکە وایە کە ڕووی لەسەر زەوی کردو ئەوە گازێکە چۆتە ئاسمان و دۆخێکی بۆ مەخ خوڵقاندووە ڕاستە. با بە دوای ئەو زیانانە بگەڕێن کە ڕوبەڕووی مرۆڤ بێتەوە لە ئێستاوە لە ئایندە ڕاستە ئێمە لەبەرەوەی نەتەوە یەکگرتوەکان ئەم ساڵی اه، دانا لە ژێر دروشمی هەسارەکەت اه، پێویستی بە تۆیە با پێکەوە ڕووبەڕووی قەتیسبوونی گەرما ببینەوە لەبەرو تەنها باس لە قەتیسبوونی گەرما دەکەین ئەژنا ناین باسی ئاو و هەوا و گشتەکانی تر ژینگە زۆر فراوانە ینی ئەم ساڵ ئێمە لەگەڵ دروشمەکەی ئەڕوین بۆ دروشمی نەتەوە یەکگرتوەکان بۆ ساڵی 2009 کە باس لە قەتیسبوونی گەرما دەکەین دەڵێن یەکێک لە زیانەکانی سیاسیە بزانە گەشتۆتە چۆ کارەکە کاتێک کە پلەی گەرماوی زەوی دەرکەوتووە ئێستاکە لە دوای شۆڕشی پیشەسازیەوە تاوەکو ئێستا دەرکەوتووە نزیکەی زائید پوینت ه چوار پلەی سەدی گەرمای زەوی بەرز بۆتەوە ئەمە زۆرە بۆ بۆ پلەی گەرمای زەوی کە بەرزەوێتەوە بەرزبوونەوەی پلەی گەرمای زەوی شتێکی زۆر دیاردەیەکی زۆر ترسناکە کە ئێستا بە ئاشکرا ناوچەی بەستەڵککان دەتوێنەوە ئەو بەستەڵەکانە لەوەتەی گۆی زەوی هەیە ینی بە ماوەی ملیۆنەها ساڵ ئەو بەستەڵەکانە دروست بوونە خەڵک هەزاران ساڵە ژێر زەوی ئەو بەستەڵەکانی نەبینیوە بە بەردەوامی ئەو بەستەڵەکانە لەسەر یەک کۆبوونەتەوە بە هەزاران مەترە لەسەر یەک بۆیە خەڵک خاچی ژێر بەستەڵەکەەکانی نەبینیوە بەڵام ئێستاکە ئەبینن بەستەڵەکی باکوور بە تایبەت لە توانەوەدایە وەختێ کە دەتوێتەوە، ئێستا وردە وردە توانەوەکە ئەوەندە زیادی کردووە کە لە بەستەڵەکی باکوور خەریکە زەوی تازە دەرەکەوێ. ئەزانی؟ یانی زەویەکی تازە دەرەکەوێ. ئەم زەویە تازەیە موڵکی کەس نییە. ئێستا نەتەوە یەکگرتووەکان لە کۆی سەد و نەوەد و سێ دەوڵەتە گۆی زەوی دابەش کراوە بەسەر دەوڵەتەکاندا، وە نییە؟ ئێستا ئەرزێکی تازە پەیا بووە. زەویەکی تازە پەیا بووە کە پێشتر بەستەڵەک بۆ وا خەریکە وردە وردە دەرەکەوێ لە باکووری گۆی زەوی. کە دەرکەوتووە نادەم لە باکووری گۆی زەوییە، نەرویج خۆی بە خاوەنی دەزانێ، نزیکە لەوەوە، ڕووسیاش خۆی بە خاوەنی دەزانێ، ساکارترین یەک کەمترین ڕووبەرێکی زەوی دەرکەوت لە دوای توانەوەی هەندێک ناوچەی تەنکی بەستەڵەکەکان، ڕووسیا یەکسەر فڕۆکە سەربازییەکانی ئەفڕێنێ ئێستاکە ئەچن ئاڵای ڕووسیا لەو ناوچەیە دەچەقێن دەڵێن ئەرزی منە. وڵاتانی ئەسکەندەناڤی دەڵێن ئەرزی ئێمەیە. ئەمریکا لە ئالاسکەوە دێ ئەڵێ ئەرزی منە. کەواتە چاوەڕوان دەکرێ شەڕێک ڕووبدا لەسەر دەرکەوتنی زەوی تازە لە باکووری گۆی زەوی. بۆ زەوی تازە دەرەکەوێ؟ چونکە بەستەڵەک ئەتوێتەوە. بۆچی بەستەڵەک ئەتوێتەوە؟ چونکە پلەی گەرمای زەوی بەرزبووەتەوە. بۆچی پلەی گەرمای زەوی بەرزبووەتەوە؟ چونکە گازی دۆمۆکسیدی کاربۆن و گازی میثان و گازی نایترۆجینی با بڵێم ئۆکسیدی نیترۆز کلۆرۆ فلۆرۆ کاربۆن زیادی کردووە زانە بۆ ئەم گازانە زیادی کردووە چونکە کارگەکان و ژمارەی دانیشتوان و هۆکاری گواستنەوە زیادی کردو ئەمانە بۆ لە ئەنجامی پێشکەوتنی مرۆڤایەتی بزانە زنجیرەیەکە گەیاندی بەچوو سەرنجام زەوی تازە دەرەکەوێ وڵاتان شەڕی لەسەر دروست دەکەن ڕەنگە شتێکی تر دروست بێت لە ئەنجامی ئەمە ئێستاکە وڵاتێک وەکو ئوسترالیا چاوەڕوانی ئەوەی لێکرێت تووشی وشکە ساڵی بێ و تووشی بیابان و تووشی سوودانی دارستانەکانەبێت وڵات هەیە بیابانە چاوەڕوانی ئەوەی لێ ئەکرێ بگەڕێتەوە وەکو وەکو وەکو بیابانی میرنشینی سعودیە ئێستا لەم ساڵەدا ینی دەیان بوو مەلەرزە لە دەوروبەری مەکە و مدینە هەیە بە تایبەت مدینە چاوەڕوان دەکرێت بتەقێتەوە چاوەڕوان دەکرێت ئاو دەرچێت چاوەڕوان دەکرێت ئەو سەحرای ببێتەوە بە مێرگ و بە سەوزایی جارێکی تر چاوەڕوانی شتێکی وا ئەکرێ یان چاوەڕوانەکە لە جیهاندا ناوچە سەوزایەکان ببنەوە بە بیابان هەندێک ناوچە بیان بێتەوە بە سەوزایی ئەمە چی دروستەکەڵێن ئەمە شتێ دروستەکە کە پێی ئەڵێن پەناهندەی ژینگەی تۆ پەناهندەی سیاسی بیست بوو یعنی خەڵچێک پەناهندەیە لەبەر ئەوەی لە وڵاتەکەی خۆی ترساوە و هەڵاتووە پەناهندەی ئینسانی هەبوو ئێستا پەناهندەیەکەی بەڵێن پەناهندەی ژینگەی خەڵک لە ترسی وشکە ساڵی و بە بیابان بوون هەڵدێن بەرە و ناوچە سەوزەکان ئێ ئەبێ سنورەکان ببڕن کە سنوری وڵاتێک کە بڕن ژماری دانیشتوان لە وڵاتێکی ترا زیادەکە قبوڵ ناکەن ئاژاوە دروستە بێ شەڕ دروستە بێ ئەمانە هەمووی هۆکاری یە با بڵێن زیانی سیاسین کە ڕەنگە کۆمەلگەی مرۆڤایەتی تووشی ئەم مەسلەیە ببێ بۆیە بەپێی سەرچاوەکانی ژینگەی لە بەریتانیا دەڵێن ساڵی 2050 واتە سی ساڵی تر یەک ملیار کەس ئاوارە ئەبێ بەهۆی وشکەساڵی و بەهۆی ژینگە و بەهۆی پیسبوونی ژینگە لە ئەنجامی ئەم پێشکەوتنە خراپەی کۆمەڵگەی ئەوروپا و ئەمریکا بەتایبەت زیانی ئابووری ئێستا لافاوەکان زیادی کردو لافاو بۆ زیادەکە کاتێک کە ئەو بەستەڵەکە زەبەلاحانە دەتوێنەوە لەگەڵ توانەوەیاندا ئاوی زەریا کان و ئاوی ئۆقیانوسەکان بەرز دەبێتەوە کە ئاوی ئۆقیانوسەکان بەرزبووەوە سەرنجام ئاوی ڕووبارە لاوەچەکانیش بەرزەبێتەوە بۆ ئەبین لە زۆر وڵاتە ئەم ساڵانی دوایی چی زیادی کردووە لافاو زیادی کردووە ئەوە چەندەها کیلومتری چوارگۆشە و هکتار لە ڕوبەری سەوزایی و ڕوبەری کشتتوکاڵ ئەک بە ژێرەوە و لە ئەنجامە زیانی ئابووری زۆر گەورە بە خەڵکە گەێنێ یان چاوەڕوانەکرێ سەد و بیست شاری کەناری دەریاکان بەهۆی بەرزبوونەوەی چەند مەتری ئاوی زەریاکان لە ئەنجامی بەرزبوونەوەی پلەی گەرما و لە ئەنجامی توانەوەی بەستەڵەکەکان سەد و بیست شاری کەناری دەریاکان لەوەی نوقم بن ئەوەش کارەساتێکی تری گەورەیەکە کە لە ڕووی ئابووریەوە لەوانەیە توش ببێ هەروەها زیانی تەندروستی یعنی ئەم زیانی تەندروستیە دەڵێ گازی دۆمۆکسیدی کاربۆن هەتا پێش شۆرشی پیشەسازی ینی هەتا پێش ساڵی 1950 نزیکەی دوو سەد و حەفتا و پێنج PPM بۆ یعنی پارت پێر ملیۆن یعنی یعنی ئەوەندە بەش یعنی گازی دۆمۆکسیدی کاربۆن بریتی بووە لە دوو سەد و حەفتا و پێنج بەش لە ملیۆنێکدا لە نێو هەوادا بەڵام ئێستا لە ئەنجامی ئەم تێپەڕبوونی سەد و پەنجا ساڵە ئێستاکە بۆ بە سێ سەد و هەشتا پارت پێر ملیۆن یانی بەش لە ملیۆندا واتە بەپێی ڕێژە لە 150 ساڵدا گازی دۆمۆکسیدی کاربۆن لە بەرگی هەوادا بە ڕێژەی لە 100 تا سی زیادی کردووە کەمە زۆر ترسناکە هەروەها گازی میثان کە هایدرۆکاربۆنەکانە لە 1940 زیادی کردو بێگومان ئەم زیادکردە لە ڕووی تەندروستی و کۆمەڵە زیانمان پێگەێنێ لە ڕووی تەندروستیەوە گرفتی زۆر گەورە دروستە بێ لە ئەنجامی بەرزبوونەوەی پلەی گەرما یانی میکرۆب و ڤایرۆسەکان جۆرێکی تر هەڵسوکەوتەکەن نەخۆشیەکان جۆرێکی تر ئسە کۆلێرا و مەلاریا لەسەر هەڵدانەوەن جارێکی تر لە ئەنجامی ئەم بەرزبوونەوەی پلەی گەرمە لە ئەنجامی بەرزبووی پلی گەرمە و بە بیابان بوون گردی تۆزوخۆڵ لە هەوادا زیادی کردووە گردی تۆزوخۆڵ لە بێتە مای زیانگەیاندن بە کۆئەندامی هەناسە دەبێتە مای ئەوەی کە تەنگەنەفسی تووشی خەڵکە کە ئەوانەی تەنگە نەفەسیانەیە گرفتی زۆر گەوریان بۆ دروست دەکە ڕەنگە بڵین لە هەمان کاتدا قەتیزبوونی گەرما ئێستاکە ببێتە مایەی زۆر زیانی کشت و کاڵی یعنی زەرر بدا لە کشت و کاڵ لە ڕێگەی ئەوەی کە زیانمان لێدا لە ڕێگەی کشت و کاڵەوە کە ئەو بە بیابان بوونە خۆی لە خۆیدا ساڵ لە دوای ساڵ ڕوبەری کشت و کاڵی لە جیهاندا کەمەکاتەوە خواردن کەمەکاتەوە وشکە ساڵی دروست دەکا شەڕ و ئاژاوە لە نێو وڵاتاندا زیاد دەکا ئەمەشات دەچێتەوە سەر هۆکارە سیاسەکە ڕەنگە لە هەمان کاتدا ینی چۆنەڵێ زیانی ژینگەی ڕووبدا کاتێک کە بڕی ئاو کەم دەبێتەوە جۆری ئاوەکە دەگۆڕێ ئەمە ئەمە پێوترێ زیانی ژینگەی کاتێک کە گازی دۆمۆکسیدی کاربۆن لە هەوادا بە بڕی 9.2 ملیار تەن هەبێ لەگەڵ هەر بارانێکدا دەبارێ ئەم گازی دۆمۆکسیدی کاربۆنە تێکەڵ بە ئاو دەبێ کاتێک گازی دووەمۆکسیدی کاربۆن تێکەڵ بە ئاو دەبێت CO2 زائیدەن H2O ئەمە ئەبێتە بارانی ترشەڵۆک ترشەڵۆکە بارانمان بۆ دروست دەکا کە خانوبەرە ئەتوێنێتەوە زەرری بە بۆ خانوبەرە هەرە کاریگەری لەسەرێ کاریگەری لەسەر ژەنگ هەڵێنان و توانەوە و ڕوشاندنی ئاسنەکان هەیە لە نێو خانوبەرەدا بارانی ترشەڵۆ کاریگەری هەیە بەسەر کشتتوکاڵ بەسەر درەختەکان ئەمانە هەموو لە نێو دەچن یعنی ئەمە دەڵێن چۆن دەڵێ وێنەیەکی ترسناکی زیانەکانی قەتیزبوونی گەرمای مام سەبابێنە سەر هەرێمی کوردستان کە وەکو تێبینی کارەگەوی لە هەرێمی کوردستان تەمەشاشمان کرد بێ ئەبینی چەند ساڵێکە باران کەم بۆتەوە هەروها لەوانەیە چەند ماگێک لۆم بەر چەند جارێک شارەکانی هەرێمی کوردستان بە تەپتۆز نقم بوون ئەو تەسیراتە چەندە ڕووی لە کوردستان کردووە ئەو دیاردانی زۆر لە کوردستان هەست پێکرێک کامانەن کە هێقەی بە کۆمەڵگە ئێمە گرتو بزانە ئەوە مەسلەیەکی زۆر جار ینی کە ئەم قسانە ئەەکەین زۆر جار ینی ئەو کەسانی کە کەم ئاگداری ژینگەن ئەڵێن کاکە خۆ وڵاتی ئمە کوا پێشکەوتنی پیشەسازی تێدایە وانە ئێمەکەی ئێمەکەی کارگەی وازە بەلاحمان هەیە کەی ئێمە ژمارە دانیشتوانمان ئەوەندە زۆرە کەی ئێمە ئەوەندە ژمارەی هۆکارەکانی گواستنەوەمان زۆرە لە چاو ئەم وڵاتە زل هێز و گەورانەوە نیە لەبەرەوە ئەم مەسلەیە زۆر پەیوەندی بە ئێمەوە نییە و وا ترسناک نیەوە نیە گۆی زەوی وتمان سنووری سیاسی نازانێ وە نیە ئێستا ئەوە ئێمە نین لە کوردستانە پلی گەرمامان بەرزکرێتەوە ئەوە وڵاتە پێشکەوتوەکانی دنیان پلی گەرمایان زیاد کردووە باش نییە گازی دومۆکسسیدی کاربن زیادی کردووە گازی میتان زیادی کردووە ئەم گۆی زەویە لە ئەنجامی زیادکردنی ئەم گازانە هەموو پلی گەرمای بەرز بۆتەوە ئێمەش بەشێکین لەو جیهانە ئەو زیانەی ئەواندایان لە ئێمەش دەکەوێت کەواتە لە چارەسەرکردندا لەبەر ئاسانکاری دەڵین ژینگەی کوردستان ژینگەی عێراق ئەجنا دنیا یەک ژینگەیە یەک کەشتیە چێ کونی تیا بکە هەمووی تووشی زەرەرەبێ بەڵکەواتە بەشێکی زۆری ئەوانە کە باسمان کرد بۆر خۆشمان بە دڵنیایی مامەسە ئەمە باسی ئەومان کرد کە هۆکاری سەرەکی ئەم دۆخی کە تووشی بە زەوی بۆ ئەوەیە کە ئەو پێشکەوتنە تەکنۆلۆژیە مرۆڤەکان کە دروستیان کردووە ئەی ئەو تەکنۆز ئەو پێشکەوتنە تەکنۆلۆژیت ناتوانێت شەفاعتێک بکە ناتوانێت چارەسەرێک بۆ ئەو دەردانە کە خۆی دروستی کردووە ئەوە شتێکی گرنگە کە ینی جاران ئەیانوت پێشکەوتن یەکسانە بە چی ینی پێشکەوتن چیە چێ تعریفی پێشکەوتنەکە جاران ئەیانوت پێشکەوتن پرۆگرس ینی پی یەکسانە پی پرۆگرس یەکسانە پرۆسپێرەتی ینی پێشکەوتن یەکسانە بە خۆشگوزەرانی باشە پێشکەوتنە سپلیتێکت بۆ دروستەکە وانیە؟ ئەم سپلیتە خەوێکی خۆشت ئەداتێ کە ئەڵێن خۆشگوزەرانیە. بەڵام ئەم سپلیتە لەبەر ئەوەی گازە نایابەکان و فلۆر و ئەو گازانەی تیا بەکارەهێنرێ دواجار دزەکردنی ئەو گازەی لە سپلیت و لە سەلاجە و لەوانەدا هەیە دەچێتە هەوا دەبێتە مایەی کونکردنی چینی ئۆزۆن کە چینی ئۆزۆنی کون کرد ئەو کاتە ئەو بەرگی زەویە کە نەیهێشتووە مادەی سەر و بنەوشەیی لە تیشکی هەتاو بێ بۆ سەر زەوی ئەو کونەکە دروست بوو لە چینی ئۆزۆندا ئیدی ئەو تیشکە سەر و بنەوشیان تێپەڕن کە تێپەڕی کرد خەڵک تووشی سەرەتانی پێستەبێت بزانە پێشکەوتن گرفتێکی گەورەی دروست کرد بۆیە ئەمڕۆ دەڵێن پێناسی تازە بۆ پێشکەوتن پێشکەوتن یەکسانە بە خۆشگوزەرانی کۆ پاراستنی ژینگە وێ پارستنی ژینگەی لەگەڵا بێ ئەجنە خۆشگوزەرانی بە تەنیا ک بەس نی. بەڵ ماموستا دوا تەوەری بەرنامەکەمان با بە دوای ڕێگای چارەسەری بە پەلە دا بگەڕێین بەڵێ. لەسەر ئاستی کۆمەڵگاکان یانی ئەو ڕێگا چارەیە چیە کە ئێمە بە ڕاستی کۆمەڵگاکان لەو وەزعە ڕزگارەکا؟ وای دەڵێن یەکەم چارەسەر ڕێگە ڕێگە چارەی سیاسیە ڕێگە چارەی سیاسی بریتیە لەوەی ئەبێ وڵاتان هەر هەمووی ئەم سەد و نەوەت و سێ دەوڵەتە هەر هەمووی بزانێ دنیا یەک ژینگەیە بەڵ. ئەمە با لە ڕووی سیاسیەوە دەڵێن ئەمە سنوری فڵان وڵاتە و ئەوە سنوری فڵان وڵاتە ئەگینا دنیا هەر هەمووی جیهان گۆی زەوی هەر هەمووی یەک هەسارەیە هەر هەمووی یەک گۆی زەویە هەر هەمووی یەک ژینگەیە و یەک ماڵە ئەبێ ئاوا مامەڵەی لەگەڵدا بکرێ بۆیە هەڵەیە بڵێی من لە سوید دانیشتوم جیهانی من خۆشە بەڵام ئەگەر بێت و شوێنێکی دنیا ببێتە مایەی پیسکردنی ژینگە لە ڕێی بەرزکردنەوەی پلەی گەرما بەستەڵەکەکان توانەوە یەکەم جار سوید نوقمبێ. ینی هیچ مەسلەیەک نییە لە دنیادا بۆیە ئەبێ وڵاتان بەم شێوازە تەماشای ئەم مەسلەیە بکەن لێرەدا ئەبێ بەرژەوەندی گشتی زاڵکەن بەسەر بەرژەوەندی تایبەتی خۆیان دووەم لە ڕووی سیاسیەوە دەبێ ئەو مەسلەی یەکلا بکرێتەوە ئێستاش وڵاتە زل هێزەکان کە بوو نەتەمایەی زیادکردنی گازی هایدرۆکاربۆن و گازی دۆمۆکسیدی کاربۆن لە ڕێگەی پیشەسازیەوە لە هەوادا کە زیادی کردووە هەندێ وڵات هەن ڕێگە نادەن ئەم قسە ڕاستەقینانە بکرێت بۆ لەبەر ئەوەی بەرژەوەندی ئابووریان لە ڕووی ئابووریەوە زەرەکە وانە پێوترێت وە بێ بڕی گازی دۆمۆکسیدی کاربۆن بە بڕی لە سە تا ئەوەندە کەم کەیتەوە ئەگەر کەمی کردەوە ینی چی یان ێبێت چەند کارگەیەک دابخە یان ئەبێ ئەو بەرهەمە زۆری کە بەرهەمی دێنێ کەمی بکاتەوە کە کەمی کردو لە ڕووی ئابووری زیانی لەکەوێ خۆی ئەو وڵاتە بەڵام هەموو جیهان قازانجەکەن چونکە جیهان قازانجەکە گازی دۆمۆکسیدی کاربن کەمە بێتەوە لەبەرئەوە وڵاتان ناچنە پەیماننامە و ڕێککەوتننامەی کیۆتۆ، دێن بە بەردەوامی گازی دۆمۆکسیدی کاربۆن ئەخەنە هەواوە، کە ئەیخەنە هەواوە سەرەنجام خۆیان لە ڕووی ئابووری قازانج ئەکەن، بەڵام دنیا پاش دە ساڵی تر هەمووی زەرەرەکە و زیانی لێکەوێت، کەواتە مەسەلەکە سیاسییە، بە پلەی یەکەم ئەبێت دەوڵەتان لەسەر ئەمە ڕێککەون، بۆیە ئەمساڵ لە پێنج ی شەش کاتێک کە ئەم ئاهەنگە دەگێڕدرێت دوای سەد و هەشتا ڕۆژ دوای شەش مانگ دەبێت لە پێنج ی یەکی دوو هەزار و دە لە کۆبنهاگن کۆببنەوە وڵاتان بڕیار بەن دنیا یان هەموومان بەیەکەوە تیاچین یان هەموومان بەیەکەوە خۆشگوزەرانی ئەبن ئەلەوێ نەتەوە یەکگرتوەکان ئەوێ بگاتە ئەم بڕیارە کە ئەبێ هەموو کەس بچێتە نێو چوارچێوەی پەیماننامەیەکی تازەوە کە ئەبێ لە ڕووی سیاسیەوە دەوڵەتان دان بەوەدا بنێن نابێ دەوڵەتێک قازانچکە لە ڕووی ئابووری لەسەر حیسابی ژینگەی هەمومان کە هەر هەمومان لە یەک ژینگەدا دەژین دووەم ڕێگەچاری ئابووریە دەڵێن ئەبێ لە لە کۆڤنهاگن ساڵێکی تر لە کۆڤنهاگن باس لە هەژاریش دەکرێ چونکە ئەگەر وڵاتان ئەمڕۆ دابش بن بۆ باکووری دەوڵەمەن لەگەڵ باشووری هەژار ئەزانی خەڵکی هەژار تااقەتی ئەوەی نییە تۆ خەڵکی هەژار ئەڵی پلی گەرمای زەوی بەرز مەکەەوە باشە خەڵکی هەژار هەر تەنها نوتی هەیە بیسووتێنێ پلی گەرما بەرزەکاتەوە خەڵکی هەژار دار و درختە سووتێنێ لەلایەکەوە داری بڕیەوە کە دارەکان و درختەکان بریتین لە سی کۆئەندامی هەناسەی گۆی زەوی دارستانەکانە وەختێ کە هەژار خواردنی پێویستە ئەچێ دارە بڕێتەوە کە داری بڕی هەناسەی کۆئەندامی هەناسەی گۆی زەوی تێکدا وانە چونکە ئەو دارانە دومۆکسیدی کاربۆن ئەمژن کە ئەو گەداری بڕێەوە گازی دۆمۆکسیدی کاربۆن زیادی کرد لە هەوادا وانە کاتی ئەشی سووتێنە جارێکی تر بۆ خواردن هەمیسا جارێکی دی ئەبێتە مای زیادکردنی گازی دۆمۆکسیدی کاربن کەواتە هەژار جوی لە هەژار برسیەتی ناتوانی بە هەژارێ بڵێی دار مەبڕەوە چونکە تۆ هەناسەی کۆ ئەندامی هەناسەی زەوی ئەبڕیتەوە دار مەسووتێنە چونکە تۆ بەڕاستی ئەو برسیەتی کەواتە بۆ ئەوەی هەژارێک فێرکەی خەڵکی پاراستنی ژینگە بێ بێ شوێنی خۆشکەی ئەبێ ئەهۆکاری ژیانی خۆش بڵێن چینی ناوەند نەماوە ئەبێ چینی ناوەند بوژێتەوە چینی ناوەند ئەو چینەیە کە باری گوزەرانی ئابووری مامناوەندیە ئەپەرژێتە سەر ئەوەی کەوا ژینگە پیسنەکە نەبێتە مایەی بەرزکردنەوەی پلەی گەرمای زەوی لێرە بانکی نێودەوڵەتی سندوقی دراوی نێودەوڵەتی تەنانەت با بڵین ینی ڕێکخراوی جیهانی بازرگانی WTO دەوری هەیە ڕێکخراوی جیهانی بازرگانی ئەبێ ئیتر ئەوەندە ڕێگە نەدا ئەم بازرگانی تەختەیە بەم شێوە بەربڵاوە لە جیهاندا پەری سندووە ینی خەڵک لە پێناوی ئەوەی ناوماڵەکەی هەمووی تەختە بێ دیوارەکانی هەمووی تەختە بێ ئەم تەختەی لە چۆ دێ لەم هەموو ملیۆنەها دارەیە کە لە جیهاندا دەبڕدرێتەوە کە دار ئەبڕیتەوە دۆمۆکسیدی کاربۆن ئەمژرا جاران ئێستا نایمژێ زیادی کرد ئۆکسسیجینی پێمانادا درەختەکان ئێستا نەماک ئۆکسسیجین کەمی کرد کەواتە کارەساتە مرۆڤەکان بۆ ئەوەی لەسەر هەموو شتێکیان تەختە بێ گرفتی زۆر گەورانیانەوە لە بوونەوەردامانە گرفتی یەکجار گەورن کە دەتوانی بڵێ ئەمە هۆکاری ڕێگەچارەی ئابوورییە، ڕێگەچارەی کشتوکاڵییەو دارستانەکان بپارێزین، چونکە ئەم دارستانانە بەتایبەت ئیستیوائیەکان ئەمانە بە ملیۆنەها تەن گازی دۆمۆکسیدی کاربۆن ئەمژن. بە ملیۆنە هاتەن ئۆکسسیجینمان بۆ ئەخەنەوە ئەمانە مەسلەیەکی یەکجار گرنگن بۆیە ساڵی پیار و پێرار هەڵمەتێکە بوو هەڵمەتێکە بوو لەلایەن نەتەوە یەکگرتوەکان پیانەوت هەڵمەتی یەک ملیار درەخت ئەو یەک ملیار درەختە بواە لە بوونەوەردا لە جیهاندا بچێنرێ ئەزانی بۆ ئەمساڵ ئەو ئاهەنگەیان بردە مەکسیک چونکە لەو ملیارەی کە نەتەوە یەکگرتوەکان داینابوو درەخت لە جیهاندا بچێنرێ دوو سەد و پەنجا ملیۆنی کە ئەکا یەک لەسەر چواری یەک ملیارەکە دوو سەد و پەنجا ملیۆن درەخت بە تەنیا مەکسیک چاندی ئەو چالاکیەکی یەکجار گەورەیە لە وەکو وەکو وەکو پاداشتێک و خەڵاتێک بۆ ئەو مەسلەیە لەگەڵ زۆر مەسلی تر ئەمساڵ ئەو مەسلەیە چۆ مەکسیک بۆیە ئێستا قسەیەکەیە من و تۆ هەر مرۆڤێک بە تاقی تەنیا درەختێک بچێنێ بەشی سێ کەس ئۆکسجینی بەرهەم هێناوە ئەمە کارێکی باشە بەس ئێستا لەمە و دوا بڕی دۆمۆکسیدی کاربوون ئەوەندە زیادی کردووە وا چاکە هەر مرۆڤێک بە تاقی تەنها زیاد لە درەختێ بچێنین من و تۆ یان ئێگە لە ماڵی من و تۆ چەند کەسین سێ کەسین ئەگەر شش درەختمان هەبوو زیادمان کرد لە ژماری خۆمان مەسلەیەکی گرنگە بۆیە ساڵی ئایندە نەتەوە یەکگرتوەکان بەتەمای هەڵمەتێکدانێ بە ناوی هەڵمەتی حوت ملیار درەخت حەوت ملیار درەخت بۆ ئەوەی زیاتر بێت تۆزێ لە ژماری دانیشتوانی جیهان بۆ ئەوەی کە گازی دۆمۆکسیدی کاربن بمژێ و گازی ئۆکسسیجین بداتەوە بۆ ئەم مەسلەی درەختە بە ملیۆنەهای پێویستە لە وڵاتاندا کە پێویستە بچێنرێ اینجا ڕێگەچاری زانستی ڕێگەچاری زانستی بەوە ئەبێکەوە ئەوتمان پێشکەوتنەکان بە جۆرێک بن لە خزمەتی مرۆڤایەتی بن بەڵام پاراستنی ژینگەشی لەگەڵدا ببێ ئەبێ لەم سەردەمەدا پەنابەری نەبەر بە شێوازێکی زۆر جوان وزەی نوێبووەوە وزەی تازە بووە بەکاربێنن ئەم ڕینوە بڵە جۆرە وزەیەکە وەکو وزەی با کە زیانی نییە وەکو وزەی هەتاو کە زیانی نییە وەکو وزەی ئاو هایدرۆلیک کە زیانی نییە ئەبێ زۆر پەنابەرینە بەر ئەو جۆرە وزانەی کە زیانی نییە و پاشماوەی خراپمان بۆ بەجێ ناهێڵێ ڕێگەچارەی ئەندازیاری کاریگەری هەیە بەسەر کەمکردنەوەی قەتیزبوونی گەرما شێوازی خانووبەرە چۆن بێ چۆن دەڵێ دیزایانی خانووبەرەکانمان چۆن بێ شقامەکانمان چۆن بێ تەنانەت دەوترێ کە بە جۆرێک لە جۆرەکان پێویستە ینی ڕەنگەکانیش حکوومەتەکان کاریگەریان هەبێ لە مەودوا دەبێ بەسەریەوە یعنی ئەم خانووبەرانە ئەگەر بە ڕەنگی سپی بۆ یاخ بکرێن دەبنە مایەی دانەوەی بڕێکی زۆری گەرمە بەڵام تۆ شەقامت هەر ڕەشە، خانووبەرەت هەر بە ڕەنگی تۆخە، ئەمانە ئەبنە مایەی ئەوەی کەوا بە بەردەوامی گەرمی بمژن، بۆیە ئێستا دەوڵەتەکان حەقیان هەیە بەسەر ئەوەی خانووبەرەی تۆ بە چ ڕەنگە بۆیاخەکەی، چونکە ڕەنگە کراوەکان بە تایبەت سپی دەبێتە مایەی دانەوەی گشت گەرماکەی کە بۆی هاتووە، نابینی خەڵک لە وڵاتی گەرما چی لەبەرەکە جلوبەرگی سپی لەبەرەکە، کەواتە ئێستا زیادبوونی ڕەنگە تۆخەکان و زیادبوونی ڕەنگی ڕەش لە وڵاتاندا سربانی ماڵەکان شقامەکان هەموو ئەمانە ئێستاکە پێویستی بۆ مەسلی هەتا چیمەندۆ چیمەندۆ بێت جۆرێک بێت لەو جۆرانی کەەوە گەرما دەداتەوە بلۆک ئەبێ نمێنێ ئەبێ خەڵک پەنا بێتە سەر ئەو ئەو ئەو مادانەی کە وەکو کەرپوچی جاران وەکو خشتی جاران کە گەرما دەمژێت و بەمە گەرما دەداتەوە و نایمژێتەوە ئەمانە مەسەری زۆر گرنگن کە لەو بوارە دەتوانی بڵێ شتی بەپەلەن مامۆسا ئاخر شت کە باسی بکەین ئەرکێک بدێتە مرۆڤی کوردی بۆ خزمەتکردنی ژینگە چیە بڵێ ئەوەکو گوتم لەم چوارچێوەستن ئەی ئەرکەکە ئەرکێکی جیهانیە ئەرکەکە ئەرکێکی جیهانی ئەرکێک کە لە مەسلەی قەتیزبوونی گەرما ڕوو لە ئێمە بکە ئەوەیەکە بە پلەی یەکەم بە پلەی یەکەم پێویستیمان بەوە هەیە کە بایەخ بدەین بە چاندن چکە ئێمە بەڕاستی مەسلەی بیابان بوون ئێمەش دەگرێتەوە لەبەر وشکە ساڵی ینی بایەخدان بە چاندنی درەخت مەسلەیەکی زۆر گرنگە بە تایبەت لە نێو شقامەکاندا چونکە ئەو گازی دوم ئۆکسیدی کاربۆنی لە ئەگزۆزی ئۆتۆمبیل دەرەچێ یەکسەر نەمامەکانی نێو جەزرەوە سەتەکان ئەیمژنەوە یەکسەر ئەوە مەسلەیەکی یەکجار گرنگە ئەو جۆرانە بچێنین کە گازی دۆمۆکسیدی کاربۆن ئەمژن ئەوە مەسلەیەکی یەکجار گرنگە کەمتر هۆکاری گواستنەوەی تایبەت بەکاربێنین، حکومەت دەتوانێ هۆکاری گواستنەوەی گشتیمان بۆ بێنێ تاوەکو خەڵک بتوانێ بە پاستی جوان بیست کەس و سی کەس بە پاسێک بچنە بازاڕ نەک هەر هەموویان بیست ئۆتۆمبیلەکەی خۆیان بەرن کە دەبێتە مایەی زیادکردنی گازی دۆمۆکسیدی کاربۆن لە هەوادا لە کۆتایدا زۆر سپاس مامساکەی بە هیوای ئەوەی بتوانین ژینگەی خۆمان پارێزن و خزمەتێک بە ژینگەی جیهانی بکەین تا ئەڵلقەیەکی دیکە خواتان لەگەڵ